لەگەڵ ئەوەی ڕۆمیۆ کەوتە نێو ئەم داوەی کە ئەنجۆلیۆ بۆی دانابووەوە، لە لایەکی تریشەوە پۆلیس لە دوای ئەگەڕا بۆ ئەوەی بیخاتە نێو بەندیخانە، ڕۆمیۆش زۆر دوودڵ بوو لەوەی کە شارەکەی جێبێڵێ پێش ئەوەی بچێتە لای ئەنجلیتا و پاکانەی خۆی بکات، زۆریش. بیری لە ئەم گرفتە ئەکردەوە بەڵام دانتی هاوڕێی وای لێ کردبوو بچێتە ناو عەرەبانەی کە وایان ئەزانی بەرەو فینسیا ئەڕوات. باشە تۆ ئەو کەسانە دەناسی کە عەرەبانەکەیان لێ ئەخوڕی؟ لەبەر چی دەپرسی؟ یاڵا خێراکە. گەورەمان لەوێت چاوەڕێمان دەکات دەبێ ڕزگاری بکەین پێش تەقینەوە زۆر باشە ئەو کاتە هەموو شتێ لە ناو ئەچێ بەڵێ هەمووی یەڵە زووکە با بڕۆین بیکۆڕۆ ئیتر ناتوانین دووبارە ئەنجلیتا ببینینەوە. لافن لافنە ڕێگەم ڕۆمیۆ ڕۆمیۆ وەرە دەرێ ڕۆمیۆ عربانەکە بۆ کام ڕێگا ڕۆی ئەبێ بە چێ چوو بێ وەرە ئەوە لێرە چی دەکەن؟ ئەم سندوقانە بۆ ئێوەیە. چی؟ بۆ ئێمە؟ بابزانم چی تێدایە. دەی زووکەن. باشە باشە گەورەم هەر ئێستا. فڕانکۆ سندوقە نیشاندە. ڕاوەستە. ئەوەیان نا. ئەوەم نیشان دا. گەورەم هەموو سندوقەکان وەکو یەکن. کات بە فیڕۆ مەدە. باشە با با دڵی تۆ بێ. ها وا دیارە کورسی نوێتان هێناوە. وەرە ئەم تەختەیەش بپشکنە. پێویست ناکە پێویست ناکە بیانهێنە ژوورەوە. زۆر باشە زوو با بیبەینە ژوورەوە. ئای شتێکی چەند باش بوو قەت باوەڕم نەدەکرد وا بە ئاسانی بگەینە ژوورەوە. دەی زوو بە با گەورەکەمان بێینە دەرەوە. گەورەم. ئەوە ئێوە بۆ وا دواکەوتن ها؟ خوامە زانی گیراون. گرینگ ئەوەیە ئێستا هاتین. تاوانبارەکە ڕزگار دەکەن؟ فەرموو وەرە دەرەوە گەورەم. زۆر چاکە، چۆن بچینە دەرەوە تا پیاوانی پۆلیس نەمانبینن؟ تەقەمەنیمان هێناوە. تەقەمەنی؟ حیوانە چی ئەتەوێ بە پۆلیس بڵێی کە کوڕەکەمان دزە و پارەی بردووە لە ماڵەوە؟ بەڵام ئەگەر ڕۆمیۆ بگیرێت ئەوە ئێمە هیچ زەرەر ناکەین. خۆ ئەوە ڕاستە ئەنجلیۆ کوڕی منە بەڵام ڕۆمیۆ هیچ گرنگیەکی بۆ من نییە. ڕاوستە کابرا ئەوە چی بووە؟ هیچ نییە هەر دەمت بچم بۆ سەر کار ئێمە لیستێکمان لە سەرۆمیۆ داناوە پێویستمان بە زانیاری تۆش هەیە کورە لێرە بمێنەرەوە عجلیش نەکەی ها بستە ئێوە دەتانەوە ئێرە بتەقێنەوە بەخوا بەخت و ڕەشە خوا لەگەڵ. ئێستا هەموو شتێک ئامادەیە گەورم بڕۆ ناو تەختەکە باش دەرچوونمان تەقەمەنیەکە هەمووی کردەگرێ. هەرچەندە شوێنەکە تەسکە بەڵام من چارەی دەکەم. زوو کەن دەرگەیەکە بکەنەوە زوو کەن ئەگینا ئەتەقێتەوە. ئا دە باشە ئێستا شێوەی ڕۆمیۆم پێ بڵێ. بەڵام ئەوە چیە ئەو دوو دڵیە دەڵێی لە پۆلیس دەترسی. من تۆم خۆش ویستوەم زانی کوڕێکی باشیت بەڵام من زۆر هەڵە بووم تۆ دزێکی زۆر پیسی ڕۆمیۆ ئەو کوڕە پارێکی زۆر زۆری دزیوە گەرم هیچ خەمن نەبێت بێگومان بە ئەیدۆزینەوە ئەو هێشتان لەو ناوچەیە ماوە پێویستە باش لە دووگەڕن باشە پێویستە پێیان بڵم بەڕاستی شتەکی پێکەنی ناویە برمدا پێویستە پێیان بڵێم لەسەخۆ بە وەرەمە تۆ ژوورێ هیوەستێنن. ئەو منداڵە چی کردووە؟ ڕۆمیۆ؟ مامۆستا؟ زۆر ڕاکەن ئەگینا شوێنەکە دەقێتەوە ڕێژەیەکی زۆر لە تەقەمن لە ژێرەوەی بنکەکە دانراوە تەقەمەنی؟ بەڵێ پاشکەمێکی تریش لە دەقێتەوە من حەز ناکەم جێم لەو چیرۆکە منداڵانەی بێت تێگەیشتی؟ چیرۆکی چی؟ یەڵا زووکە ڕاکەن لێرە یەڵە زووکە دەی بە پێشم کەوە بەندیخانە دەی کاتان لێ دەکەم باوەڕم پێ بکەن دوکان ڕاکەن لێرە ئەگینە ئەتەقێتەوە باوەڕم پێ بکەن. ئەبێ و عربانێ لە چێ خۆشار بێتەوە ئەوە تا کوا ڕۆمیۆ لە کوێە گەلا تۆ لە ڕێگام دەی وتم ڕۆمیۆ لە کوێە دانتی ڕۆمیۆ لە ناوبنکەی پۆلیسە دەی بڕۆ ئەوە چیە؟ بەخوا لە کاتێکی باش هاتی کاکی پۆلیس ئێمە ڕێگەمان لێگیرا و ناتوانین دەرچین تکایە یارمەتیمان بدە باشە. ڕۆمیۆ؟ ڕۆمیۆ تۆ لە کوێیت؟ ڕۆمیۆ هەستە کوڕم هەستە تکار لێ دەکەم تۆ سەلامەتی؟ سپاس بۆ خۆ زیندووە خێراکەن پزیشک بانکەن. گوێبگرن! ڕۆمیۆ کەوتە نێو دەستی پۆلیسەکانەوە. ئەوە تۆ بەڕاستە؟ بەڵێ خان بەکەم ئەڵێن ڕۆمیۆ کاری زۆر ترسناکی ئەنجام داوە چونکە بنکەی پۆلیسی تەقاندوەتەوە. ڕۆمیۆ ڕوو بەسەری تازە گیرا ئەبێ چی بەسەر بێ؟ کارکرد کوڕی باش بەڵام من کەسێکی زۆر مامۆستا تۆ سەلامەتی سپاس بۆ خوا زۆر سپاس بۆ خوا بەڵام ئێستا چۆنی باشم ئێستا ئەتوانم بچمە سەر بەرزترین دوو کەڵکێش شارەکە زۆر بێ ئەقل مەبە تۆ بیر لێ شوکار مەکەرەوە کوڕی شیرنم خەمت نەبێ. ئەمە چیتە؟ ئایا هەموو پۆلیسەکان سەلامەتن؟ هەندێکیان بریندار بوون بەڵام بەگشتی باشن زۆر باشە بیکۆڕ لاچۆ قدیلانەوەکەیتەوە لەبەرچی دەگریەی پێ دەچێتەوە کوڕێکی بەسۆز بی نەخێر من زۆر ڕقم لە سۆزی منداڵانەیە. کەمێک تاوەڕێکە. زۆر باشە ئایا هەر هەمووتان سەلامەتن؟ ئێمە باشین گەورەم. ڕۆمیۆ ژیانی هەموومانی ڕزگار کرد. گەورەم؟ ڕۆمیۆ، دەمەوێ بەسەراتەکەم بە درێژی بۆ باس بکەی زۆر زۆر بە وردی. زۆر باشە. ئێستا پێویستە زانیاریەکان بڵێی بەڵام ئەگەر بۆمان دەرکەوت کە تۆش لەگەڵ ئەم دەستەیەی ئەوە ناچارین بەندت بکەین. ڕۆمیۆ، پێش هەموو شتێک پێمان بڵێ تۆ دەتوانی ڕاکەی و لە دەستمان دەرچی بەڵام بۆ چ مەبەستێک گەڕایەوە ناو بنکەی پۆلیس؟ من نامەوێ ڕابکەم چونکە من هیچ هەڵەیەکم نەکردووە. باشە ئەگەر تۆمان خستە بەندیخانە زۆر باشە من لێرە ئەمێنمەوە هەر ئەنجامێکیش ڕووبدا بیرێکی لێ دەکەمەوە تکایە کەمێک بۆستە دەمەوێ دەربارەی ئەو کێشەیە قسە لەگەڵ بکەم. ڕۆسی، لێکۆڵین وەکە چۆن ئەڕوا لەگەڵ ڕۆمیۆ، ئێمە هاتین شایەدی لەسەر بدەین. ها، ئەوە چیتە ئازیزم؟ ها. پۆلیس، گەورەم، من زۆر دڵخۆش بووم کە ئەم دزە دڕندەتان دەست بەسەر گرت کە هەموو پارەی ئێمەی دزیبوو، سوپاستان دەکەم. ئەوە چی بە گەورەم ڕۆمی هێشتا دانی بە دزەکەەوە دانەناوە پێویستە بە توندی دارکاری بکەین و بە زۆر پێی بسەلمێنین ئەو کوڕە کوڕێکی ڕەقەکارە بێدەنگ بە لێ بدە گەورەم لێ بدە بەسەویتر واز بێنە ئەنجلیۆ ئێوە بۆ ش- بۆ شێوەیە سێرم مەکەن ئەوە تا ڕۆمیۆ بوو پارەکانی هەمووی دزی نا کوڕەکەم ئەتوو دەست نیت. ڕۆمیۆ دەڵێ پارەم نەدزیوە. منیش لەلایەن خۆمەوە باوەڕی پێ دەکەم. هەروەها منیش. من ڕاستییەکەم هەمووی پێ وتوون. ڕاستی چی؟ تۆ بەستت چیە باوکە؟ دەتەوێ بڵێ چی؟ ئەنجلیتا تۆی بینیەوە پارەکانت لە ناو جانتای ڕۆمیۆ داناوە و هەمووشی پێ وتین. کوڕەکەم. ئێرە بزانم. داوای لێبوردن لە ڕۆمیا بکە دەی تۆ چۆن و هەمە درۆێت بەسەر مندا کرد ئێستا بزانم ها شەرم ناکەی لە خۆت پێم بڵێ Yeah. بەڕێز ڕۆسی، دەتوانی شاهێدی بدەی لەسەر کوڕەکەت کە پارەکانی دزیوە؟ من بەرپرسیارێتی هەڵدەگرم و هەر خۆشم چارەسەری ئەو کێشەیە دەکەم. دای زووکە! بەرم دە دایکە! تۆ تووشی شەرمەزاریت کردم، ئابڕووت بردم، دەیپێچم کەوە دای! ئەبێ یەکێک نرخی ئەم زەرەرانە بدا. داوای لێبوردن لەو کێشانە دەکەم کە بۆمان دروست کردن. زۆر ئاگاداری خۆت بە ڕۆمیۆ. بەسەر چاو. ڕۆمیۆ، دانتی. ئەم پەڕەیە سپییە چییە سەری خۆت پێ پێچاوە ها؟ ها؟ تۆز لە برینە. ڕۆمیۆ، ئەگەر پێت خۆشە لەگەڵ ئێمە بمێنیتەوە ئەوە دەتوانیت، ئەگینا بڕۆ بۆ خۆت ئازادیت. تخوا؟ ئەها. هەر کاتێک حەزت کرد دەتوانیت سەردانمان بکەیت و دەتوانیت سەردانی ئەنجلیتای کچم بکەیت. تۆ هاورێیەکی خێزانەکەمانی و دڵخۆش دەبین هەر کاتێک بێیت. من ئازادم؟ مهم. ها؟ بۆ سەڕۆمیۆ، کەسێکی گرنگ هەیە کە ئەبێ سوپاسی بکەی ئەویش دانتی هاوڕێتە یارمەتیەکی زۆری پۆلیسی دا تاکو تاوانبارەکان دەستگیر بکرێن. زۆر سپاست دەکەم گەورەم. ڕۆمیۆ، ئاگاداری خۆت بە هێشتا برینەکەت چاک نەبۆتەوە. هەر لەم ڕۆژەوە ڕۆسی هەستا بە لابردنی دەرگا ئاسنیەکەی ژوورەکەی ڕۆمیۆ سەر لە نوێ چاکی کردەوە بۆ ئەوەی ببێتە ژوورێکی جوان ڕۆمش کارکردنی لەگەڵ ڕۆسی هەڵبژارد بۆ پەڕی ئازادی و لەگەڵیاندا بژی بەخۆشی ستاکە ئەتوانم بە دوای ئەلفرێدۆە بگەڕێم ئەلفرێدۆ من هاتم چاوەڕێ بە پاش ئەوەی ڕۆمیۆ ئازاد بوو لە هەموو کێشەکانی ڕزگاری بوو خۆی یەکلا کردەوە بۆ گەڕان بە دوای ئەلفرێدۆ لەو کاتەوەی کە بۆ یەکەم جار پەیمانی هاوڕێەتیان لەگەڵ یەکتری بەست بوو لە یەکەم ڕۆژیان لە میلانۆ نەیبینبووە ئەوەی ڕاستی بێ